بەڕێزان بەرنمەکەمان بۆ ئەم ڕۆژ وەکو پیشێمی شەی لە دوو تەوەری سەرەکی پێک دێت کە تەوەری یەکەممان سازکردنی دیدارێکە و تەوەری دۆمیشمان خوێندنەوەی راپۆرتێکە بۆ تەوەری یەکەممان ئێمە دیدارێکمان لەگەڵ بەرپرسی بەشی مۆریدالەکان لە قایمقامێتی قەزای کەلار ساز کردووە بەڕێزل شاد نەوشاد و فەرموون با پێکەوە گوێبیستی گفتوگۆکە بین. کا دڵشارم کاتەوە باش ئەمەوێت سەرەتای پرسیارەکانم بۆ دەست پێ بکەم کە ماوەی چەند ڕۆژێکە کارەبای نیشتیمانی بە جۆرێک لە جۆرەکان خراپ بووە ئایا بەرنمەی پێدانی کارەبای مۆلیداهلەکانیش گۆڕانکاری بەسرە هاتووە؟ بەڵێ ئاگاداری سەرچەم سەرجەم خاوەن مۆدەکانمان کردووە کە هەر کاتێک کارەبا بڕیا یەکسەر کارەبا بە هاوڵاتیان بدەن ئەوش لە بۆ بە بۆنەی بەرزبوونی پلەی گەرما و مانگی ڕەمەزانی پیرۆزەوە هەر کاتێک شەو بێ ڕۆژ بێ نیوەڕۆ بێ ئەبێ ئەبێ ئامادە بێ بۆ ئیش پێکردن یانی کاتژمێرتان دیاری کردووە یاخود نا؟ نە بەبێ کاتژمێر لە بیست و چوار سەعاتی ڕۆژا شەو و ڕۆژا هەر کاتێک کارەبا ببڕێ پێویستە خاوەن مۆلیدە مۆلیدە بخاتە ئیش. ئەوان پێویستە لە ماوەی ئەم مانگەیا چەنێک کارەبا بدەن بە هاوڵاتیان؟ قوربان ئەم ڕێنمایشە ئەمە دوو ڕۆژە دەرچووە پێشتر پێشتر لە شەشی بەیانی بۆ دەی بەیانی مۆلیدە ئیشی پێ ناکرد بەڵام تا ئیستا رێنماییمان دەرنەکردوە بۆ سعر و چۆنێتی ئیش پێکردنی مۆلیدە بەڵام ئەم ئاگاداری خاوەن مۆلدەرانمان کردوە کە هەر کاتێک کارەبای نیشتمانی بڕا مۆلدەر کارەبای مۆلدەر بدەن. ئەی چۆن قەرەبووی خاوەن مۆلیدەکان ئەکرێتەوە؟ ئێمە ئا خاوەن مۆلیدان خۆی دیاری بۆ کارە کاتی کارەبای بۆ دیاری کراوە بۆ مانگی ئەم مانگی حوزێرانە لەسەر خاوەن مۆلدا پارەی 235 ساعتی وەرگردە ئێمە تا ئەو ڕۆژە کارەبا خرا بوو تقریبا خاوەن مۆلدا 160 ساعت کارەبای تقریبا 80 ساعت ماو بەلایۆ کە ئێمە زانیمان کارەبایە زۆر لە سەر خاوەن مۆلدە ماوە وتمان تا سەرمان با بیست و چوار سەعاتە هەر کاتێک کارەبا بڕا کارەبا بدات تاکو خاوەن مۆلیەیش ئەو کارەبا ئەو کاتە کە ماوە بەلای ئەو پارە گشتی قەرەبوی هاوڵاتیان بکاتەوە. یانی هیچ پارەیەک وەکو قەرەبوو لە هاوڵاتیان وەرناگیرێ وە خاوەن مۆلیدەکان سەری ما. ئێمە سەرەتای هەموومان یەک کۆبوونەوە ئەکەین، دانیشتن ئەکەین، لە دانیشتنەکەیشا بەڕێوەبەری کارەبای کەلار ئامادە بووە، لەو کاتە کارەبا بەم شێوە خراپ نەبووە، ئیستا بەهۆی پلە بەرزبوونی پلەی گەرما باری کارەبا زۆر بووە، ڕەنگە مەحەپەکان تەحەمولی ئەوە نەکەن کە کارەبا وەکو وەکو سەرەتای مانگ بدەن ئیستا ڕەنگە کەمتر بدەن بۆیە ئەو ڕێنمایمانە دەرکرد کە مۆلیدە شوێن شوێنێلی ئەو شوێنێدا کە کارەبان یە پڕکاتۆ باشە کاک دڵشارەگەر خاوەن مۆلیدەیەک پابندی ڕێنمایەکەیەوە نەبوو بەوەی کە لە مای 24 کاتژمێرەکەدا کارەبا پڕ بکاتەوە ئێوە هاوڵاتی چۆن دەتوانێت پەیوەندی بێەوە بکە یا خودێەوە چ ڕێگەیەک بۆ مەبەستە ئەگرنەبەر ئێمە لە قایمقامێتی قەزای کەلار دانیشین هەر کەم و کوڕیەک هەر پێچیەک لە خاوەن مۆلیدە ڕوویدا ئاگادار ئەکرێنەوە یا هاوڵاتی تێت عریزەیە گەداتە لژنەی مۆلیدات یا بە قایمقامی قەزای کەلار ئێش لەسەر ئەو عریزە لەسەر ئەو ئاگاداریە ئێمە بە چوناکەین بۆ خاوەن مۆل دەکات ئەگەر سەرپێچی کردێ غەرامە ئەکرێت بەڵام ئێمە ئەمە دوو ڕۆژە خاوەن مۆلگەکان نوێنەریان هەیە هەموویانمان ئاگادار کردۆتەوە و بەم شێوە ئیشکردنە بڕوا ناکەم هیچ خاوەن مۆلگەیەک بێ ئاگا بێت، هەر خاوەن مۆلگەش کەموکوڕیک بوێت یا سەرپێچی بوێ ئەوە تووشی ئیجرائات بێ. بەڵێ، شێوازی ئیجرائاتەکانتان چۆنا و چۆنە؟ ئێمە لە سەرەتاوە سەد و پەنجا هەزار غەرامەیەکەین. ڕەنگە مانگی ڕەمەزانیش تەواو بێ ڕەنگە کارەبای مۆلیدە بەم شێوە نەدرێت ڕاستی بۆ بیست و چوار سەعات ئێمە کارەبامان دوێ وایە ئەبێ شەوان فرە زەرور نیە سەعاتێ دوو سەعات با با زۆر نەبێ لەسەر هاوڵاتی وایە بەڵێ زۆر ڕاستە بەڵێ باشە کاک دڵشار لە سنووری قەزای کەرار و گەرمیاندا چەند مۆلیدەی ئەهلی هەیە لە سنووری قەزای کەرار و ناحیەکانی تقریبا 16 مۆلی هەیە 16 مۆلی لە ئاست پێداویستەکاندایە ئەو ژمارە مۆلی دێ بەڵێ بەڵێ بەڵێ بڵێ لەبەر ئەوەی مۆلیدە دانراوە بۆ ئەوە دانراوە کە هاوڵاتی پێویستی پێ بووە دانراوە هەر مۆلدێکیش باری قورس بێ نەیتوانی ئەمپێر بدا بە هاوڵاتیان دانەیە تری پێ دائەنینۆ. لە پێش قەیرانی دارایی، گاز ئەدرا بە خاوەنی مۆلیداهەلەکان لە لایەن حکومەتەوە بە نرخێکی کەمتر لەوەی کە لە بازاڕا هەیە. ئێستا ئەوە ماوە یاخود نا؟ بەڵێ ئێمە کاتی خۆی پسولەمان ئەکرد بۆ گاز بۆ خاوەن مۆلدەکان پسولەمان ئەکرد پسولەمان ئەکرد بۆ مۆلدەهلەکان بەڵام وەکو ئیستا گازی حکومی گرانە خاوەن مۆلگای تر پێویستی نەما کوچلەی ئێمە وەرناگرێ ئیستا ئەچێ لە توجاری ئەسێنێ کە هەرزانترە بەڵێ لە کۆتایە هەر قسەیەکتان مابێ بڵێ لە کۆتایە هەر قسەیەکتاما بێتوان بیکەن فەرمون واللهی هیچ قسەیەکم نییە لە کۆتایە هەر هاوڵاتیەک سەرپێچی لە خاوەن مۆلدە ئەبینێ پێویستە ئاگادارمان کا با ئێمەیش ئیجرائاتی خۆمان بکەین و هاوڵاتیش بێ کارەبا نەبێ. زۆر سپاس بۆ بەڕێز دڵشاد نەوشاد بەرپرسی بەشی مۆلیدە ئەهلیەکان لە قایمقامیەتی قەزای کەلار. سپاس بۆ ئێوە بەڕێز. دەبا خەممان خەمی خاک بێ و بەڵێ بەڕێزان دووەم بڕگەی بەرنمەکەمان بەرنامی ڕۆژێکی تر بریتە بێت لە خوێندنەوەی راپۆرتێک سایتی دواڕۆژ راپۆرتێکی بڵاو کردوێتەوە لەسەر نەوتی سنووری داری گەرمیان کە زیاتر لە 14 ساڵە نەوت لە سنووری داری گەرمیاندا دۆزراوەتەوە گەرمیا ناوچەیەکی دەوڵەمەندە بە سامانی سرووشتی، نەوت و گازی سرووشتی ناوچەکە لە قۆناغی بەرهەمێنان و هەناردەکردندان، هەروەک گەڕان و پشکنینیش بەردەوامە و بە پارەی شیرینی گرێبەستەکانی نەوتی ژمارەیەک پرۆژە لە گەرمیان دروستکراون. ڕۆژنامەنووسێکی ئابووری پێیوایە ئەم سەرچاوە گەورەی داهات نەیتوانیوە خزمەت بە گەرمیان بکات و کێشەکەش لە شێوازی گرێبەستەکاندایە. کۆی بلۆکە نەوتییەکان لە هەرێمی کوردستان پەنجا و هەشت بلۆکن، شانزە لەو بلۆکانە لە سنووری گەرمیاندان، بەپێی خەمڵاندنەکان، لە گەرمیان سی ملیار بەرمیل نەوتی یەدەگەیە. یەکەمین بیرە نەوت لە ڕۆژهەڵاتی ناوەڕاست لە ناوچەی چیاسورغ ی گەرمیان لە ساڵی هەزار و نۆ سەد و دوو لەلایەن کۆمپانیایەکی ڕووسییەوە لێدراوە و ئێستاش نەوتی کێڵگەکە وەکو کانیاوێک ڕێکە حکومەتی هەرێم لە ڕێگەی ڕاکێشانی دوو بۆڕیەوە بۆ تورکیا و ئێران پلانی بۆ بەرەمێنان و هاوردەکردنی نەوتی ناوچەکە داناوە کە ئێستا لە ڕێگەی تورکیاوە نەوت بۆ بەندەری جەیهانی تورکیا ناردە ئەکرێت و بۆ ئێرانیش بەرپرسانی هەرێم و ئێران لە ئوتوێژدان. لە ئێستادا ڕۆژانە لە کێڵگەی نەوتی حەسیرە پێنج بۆ دە هەزار بەرمیل نەوت بەرهەم ئەهێنرێ، بەڵام بە تەواوەتی داهاتی ڕۆژانەی نەوت لە کێڵگەکانی سنووری گەرمیان ڕوون نییە. هونەر عەلی، ڕۆژنامەنووسی ئابووری و شارەزا لە بواری نەوت بە سایتەکەی وتووە، گەرمیان و هەموو کوردستانیش نەیانتوانیوە سوودێکی ئەوتۆ لە نەوت وەربگرن، ئەمەش بەهۆی خراپی پلان و نەشارەزایی لە گرێبەست و جۆری پشکەکاندا. چونکە زۆربەی پشکەکانی نەوت بۆ کۆمپانیاکانی بەرەمێنن ئەگەرچی بەپێی بەرنامی پترۆ دۆلار هەر ناوچەیەکی بەرەمێنەری نەوت لە هەر بەرمیلێک نەوت بڕی دو دۆلاری بۆ ناوچەکە دەبێت بەڵام بەوتەی و ڕۆژنامەنووسەوە بەرنمەیە کاری پێنەکراوە و ناشکرێ بەرهەمی نەوتی حەسیرە تا ئێساش لە ڕێگەی تانکەرەوە دەگوازرێتەوە بەوتەی کارزان مەجید بەرپرسی ڕاگەیانی هاتوچۆی گەرمیان کە بۆ سایتی دوارۆژ قسەی کردووە و توێتی، ئەمە زیانێکی زۆری لە ڕێگاوبانەکانی سنووری گەرمیان داوە، جگە لەوەش هاتووچۆی تانکەرەکانی گواستنەوەی نەوت بوونەتە هۆی چەندین ڕووداوی هاتووچۆ و زیانی مادی و گیانی، جگە لەمانەش پرۆسەکانی گەڕان و دەرهێنانی نەوت کەمترین سوودی بۆ دەستی کار و بەکارخستنی دانیشتووانی سنوورەکەش هەبووە. ئەمەش بە وتەی دانیشتوانی سنوورەکە. کرێکارێک لە کۆمپانیای نەوتی حەسیرە دەڵێت، دوای چەندین خۆپیشاندان و ناڕەزایەتی بەشێک لە خەڵکی ناوچەکە خراونەتە سەر کار و ئەوەش بە پارەیەکی کەم و ماندووبوونێکی زۆر، بەڵام ئۆتۆمبێلی حزبی و بەرپرسانی ناوچەکە و خەڵکانی تر لە ناوچەکانی دەرەوەی گەرمیان خراونەتە سەر کار. پێشتر ڕێکخراوەکانی تایبەت بە ژینگە هۆشدارییان لەسەر مەترسییەکانی نەوتی گەرمیان لەسەر ژینگەی ناوچەکە دابوو، ئاشکراشیان کرد، مەرجی پاراستنی ژینگە لەلایەن کۆمپانیاکانەوە هیچ پەیڕەو نەکراوە و مەترسی دروست کردووە. گوێگرانی بەڕێز دەتوانن ڕاو سەرنج و پێشنهارەکانیان لە ڕێگەی پۆستی ئەلکترۆنیەوە بنێرن بۆم ئیمەیلە رادیو دەنگ ئەت یاهۆ دۆت کۆم یان لە ڕێگەی تۆڕی کۆمەڵاتی فەیسبوکەوە بۆم ناونیشانە فەیسبوک دۆت کۆم سلاش رادیو دەنگ. ڕیکلامی بازرگانی. هاوڵاتی خۆشەویست لە پێناو پاراستنی ئاو بە فیڕۆنەدانی لە پێناو دابشکردنی ئاو بە یەکسانی و بێبەش نەبوونت لە ئاوی پاکش هاوکاری تیمەکانی دانانی پێوەری میکانیکی ئاو بە هاوڵاتی خۆشەویست دانانی پێوەری ئاو بۆ خزمەتی تۆی هاوڵاتیە پێوەری ئاو گرنتی بێبەش نەبوونی تۆیە لە ئاوی پاکش بۆیە داواکارین هاوکاری تیمەکانی دانانی پێوەری ئاو بیت. دانانی پێوەری میکانیکی ئاو سەرەتایەکە بۆ خزمەتکردنی هاوڵاتیان بە شێوەیەکی یەکسان، تۆش بەشداربە لە بەجێهێنانی ئەو ئەرکە نیشتیمانییە. ڕاگەیاندنی بەڕێوەبەرایەتی ئاوی کەلار. ڕیکلامی بازرگانی. کۆمپانیای ئەی پی کۆمپانیای ئەی پی مژدە بە هاوڵاتیانی کەلار و دەوروبەری دەدات کە ئێستا دەتوانن لە کۆمپانیای ئەی پی ببنە خاوەنی ئامێری کەناڵە ناوخۆیەکان بە قیستی مانگانە. نرخی ئامێری کەناڵە ناوخۆیەکان تەنها سەد هەزار دینارە. بە قیستی سێ مانگ لە هاوڵاتیان وەردەگیرێ ناونیشانی کۆمپانیای ئەیپی کەلار فەرعی یەکەم ناو بازار بەرامبەر بینایی هاوچەرخ فەرعی دووەم بازاری موبایل فرۆشەکان فەرعی سێەم شەهیدان نزیک بینای شخارتەکە فەرعی چوارەم ڕزگاری فرۆشگای مامۆستا سوارە ژماری تەلەفۆن سفر حوسەد و حەفتە سەد و پێنج پەنجا و حەوت پەنجا و حەوت. کۆمپانیای ئەی پی بەڵێ بیسەرانی بەڕێزی بەرنمەی ڕۆژێکی تر لەمەوەی ڕابردوودا بەرنمەکەتان بەرنمەی ڕۆژێکی تر پێشکەش کرا خواتان لەگەڵ.